دەروازە، لەم پێشەکییەدا نامەوێت شتێکی تازە بخەمە سەر ئەو باری سەرنجانەی کە لە دووتوێی نووسینەکەدا دەرمبڕیون. تەنیا دەمەوێت ئەوە بۆ خوێنەرانی هەژا جەخت بکەمەوە کە ئەم نووسینەی بەردەستتان بەرەنجامی ئەو بەدواداچوونەیە کە نیا سەعید لەمەڕ لێکۆڵینەوەکەی حەسەن یاسین بە ناونیشانی، مێژووی پەیوەندییە نهێنییەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدە، بڵاوی کردبۆوە. کە سەرتاپای بەدواداچوونەکەی نیاز ئەگەر خوێنەر بگەڕێتەوە سەری بۆی دەردەکەوێ کە هەوڵدان بۆ ڕاستکردنەوەی هەڵە هاندەری نووسینە ڕەخنەیەکەی نەبووە بەڵکو هەم جۆرێک لە حەسادەتی هەیە بەرامبەر بەوانەی دێنە مەیدانی نووسین لەبارەی ئیسلامی سیاسی لە کوردستان بەگشتی و ڕێکخراوی پشتیوانانی ئیسلام لە کوردستان بەتایبەتی و هەم بوونی هەستی پاوانکردنی ئەم مەیدانە بەتەنیا بۆ خۆی لە پشتەوەیەتی. کە بێگومان لە هەردوو پاساوەکەشدا سەرەنجام ئەوەی ئەو نووسیوێتی نەک هەر قازانجی پێناگەیەنێ بەڵکو لە بەهای هەوڵ و ماندووبوونەکانی خۆی کەم دەکاتەوە ئەگینا لە چ سوچێکی ئەم دنیایەدا هەیە ڕەخنەگرێک لە جیاتی ئەوەی شانازی بەوە بکا کە چ ڕەخنەیەکی گرتووە و لە ناوەڕۆکی ڕەخنەکەیدا چی گوتووە بێت و شانازی بەوە بکات کە هەشتا و یەک ڕەخنەی گرتووە. بۆیە نووسینەکەم دوای بڵاوکردنەوەی لە لاپەڕەکانی چل و یەک، چل و دوو، چل و سێ، چل و چوار ی ژمارە پەنجا و حەوت ی مانگنامەی بەدرخاندا، کە دەزگای چاپ و بڵاوکردنەوەی بەدرخان دەریدەکات، بڵاوکردەوە و دوای ئەوەی خاوەن بەرپرسی دەزگاکە، حەمید ئەبوبەکر ئەحمەد، بە سوپاسەوە ئامادەیی خۆی بۆ بڵاوکردنەوە لە دووتۆی نامیلکەیەکدا دەربڕی. بڕیارم دا ناونیشانە سەرەکیەکەی بگۆڕم و بیکەم بە ڕەهەندەکانی لێکۆڵینەوە لە پشتیوانانی ئیسلام تا ئەوە لای خوێنەران ڕۆشن بێت کە ڕەهەندەکانی لێکۆڵینەوە لەم مەسەلەی لە چیوە سەرچاوە دەگرن پەرۆشی بۆ ڕاستی یان خۆبادان بە مەسەلەیەکی گرنگی وەک ئیسلامی سیاسی بە مەبەستی خۆ بە پسپۆڕ نیشاندان. فەیسەڵ عەلی حوزەیرانی دوو هەزار و پێنج، کوردستان، سلێمانی.